جم ساڵڕێکا شتێش بە نرخت دەدەمێ ئەوە کلیلی سندوقەکەیە لە ناو سندوقەکە شتێکی بە نرخی تێدایە کە بە کاخەسیشی مۆرکراو پێسراوە نێڵی ئەرگز دەستیان بکەوێ تکایە بیپارێزە بیپارێزە داوا لێ دەکەم کاپتن مرد سندوقەکەم کردەوە بە ئامادەبوونی دایکم دەبێ ئەوە خۆی بێ هیچ گومانێک تێدا نییە هیچ گومانێک دا خێراکە دایە تۆ سەلامەتی بەڵێ بەڵێ سەلامەتم مەترسە خۆت بە منەوە بگرە جارە چی تر هەوڵ بدە دای خێرا جارە چی تر هەوڵ بدە هێمن بیری ڕابکات ئەوە گرینگە لێ مەترسن ئەگەر چی سەرکردەی پێشوشمان بوو بێ بیکوژن ئەگەر پێویستی کرد بیکوژن بە هەر نرخێک بێ دەبێ دەست بە سەر دوورگەکە دابگرین تێدەگەن چیتان پێ دەڵم بیکەن ئەو مرد بەڕاستی بێلی مرد گەورەم چی مرد بیلی مرد تێدەگەن چاوەڕێی چی دەکەن پیاوەکان خێراکەن دەی بگەڕێن خێراکەن تاوەکو گەنجینەکە دەدۆزینەوە کە بە دواییدا دەگەڕێن دەی خێراکەن دەی خێراکەن باشە ئەی خوا ئەی هاوار یەچێ سندوقەکەی لە ژورەکە دزیوە گەورەم سندوقەکە لە ژورەکە نەماوە بزر بووە ئەوە تۆ دەڵێ چی؟ تۆ باشی دایە؟ بەڵێ قاتت ئازارت دەدا؟ نا ئازارێکی سادەیە بێزارم ناکە و تۆ هیچ لێ نهاتووە؟ ئەها دەبینی من زۆر باشە بێن بۆ لەکوێ بێن بۆ؟ ئەو لە مەترسیدایە هیچ هیچی تیانە بڵێ کاغەزە گرنگەکانی تێدا نییە هیچ هیچی تیانە بەڵام قوربان نادێ پارەم دۆزیەوە پارە ئێستا گوێ بە پارە نادەم من ئەو گرێبەستەم دەوێت کە فڵم نووسی بووی هەر چەندێ بگەڕین نایدۆزینەوە ئەوە مانای ئەوەیە نایدۆزینەوە لەوانێ یەکێ دزی بێتی ئای بەڕاستی ئامە کارەساتە کارەسات ئاخر دەبێت چێ دۆزی بێتیەوە چێ چێ دەبێ ئەو کەسە چێ بێ کە ئەو تاکە شوێنەی گرێبەستەکەی لێ دۆزی بێتەوە تەنها ئەو سندوقەیە دەبێ ئەو تاکە شوێنێک کەوا پەیماننامەکە لێ دۆزرابێتەوە تەنها ئەم سندوقە بێ دەبێ هەر لێرە بێ هاوڕێیان جێ بگرن هەر لێرەیە هەموو شوێنێک بە جوانی بگەڕێن دەی دەی خێرا بجولێن لەگەڵ ئێوەمە بەسەر چاو گەورم هەر ئێستا هەر ئێستا کەواتە ئەو دەنگە لێرەوە دێ ئەی خوایە جیان ئەوان میوانخانەکە بە تەواوی تێک دەدەن ئای لەو مرۆڤە دڕندانە هەموو ژیانمان لەگەڵ دایکم لەو میوانخانەیە بەسەر بردووە کارمان تێدا کردووە ئەوە تاکە سامانمانە. ئەی بێ بەشک کاتی خۆت لە گەڕان بە دوای پشیلەکەیدا بەسەر دەبەیت بێ مێشک بێم بۆ دەی کاکە دەی ئەمەش لەو شەڕێ هاتینە کێ پاڵەوانە با بێتە پێش دەی کاکە خێراکەن دەی چی هەیە با بێتە پێ ئێستا ئەی منداڵ پێم بڵێ کوا گرێبەستەکە لە کێیە لەکوێ کورە هەی گێمژە هیچی دەربارە نازانم دەی کورە قسە بکە لە کاپتن بلیتە دزی درۆنەکەی ها تێگەیشتیت پێ دەڵم ئەجینا سزا دەدەم ئەها من هیچ شتێکم لەو نەدزیوە ئەوە چی ئەی منداڵ ئەوە دەمانچێ وانە ئەوە چییە ئەی منداڵەوە چی دەکەی ئای منداڵ ئیتر ئەو دەماچەیە نابێنیتەوە نەخشەکە لە چۆ سادەتەوە بڵێ خێرا نەخشەکە لە کوێ وەرە خوارەوە خێرە هەر ئێستا دای وەرە خوارەوە ئێوە دایکمتان دەست بەسەر گرتووە وەرە خێرا کە دەی ئەو نەخشەیەمان بدەرێ کە بە دوایدا دەگەڕێن لەبەر ئەوەی ئارامم نەماوە تکا لێ دەکەم دەی زوو ئەی ترسنۆچینە پێویستە ڕێز لە کاپتن بێلێ بگرن ئایا لە من تێدەگەن هەتا سێ دەژمێرم چەنە بازی مەکە دەی خێراکە دەی نا هیچی نەدەیتێ جیم هیچی نەدەیتێ ئەوە دەستی پێکرد یەک دو سێ ئەوە نیشانەکەیە پێویستە ئێستا بچینە دەرەوە هەیتر سنۆچینە بەڵام ئەوە نیشانەی ڕاکردنە هەر ئێستا دەبی لێرە دوورکەوینەوە هەی بێ مێشینە چۆ ڕاکەین و نەخشەکەی کاپتن فلندمان لا نییە ئاخر دەتوانین دەوڵەمەند بین پارێکی زۆرمان دەست دەکەوێ چۆن وازی لێ بهێنین چۆن یان دەتانەوێ هەموو ژیانی خۆتان بە هەژاری بەسەر برن لە کاتێکدا سەرۆت و سامان چاوەڕێتان دەکات ئێوە زۆر بێ مێشکن بەڵام من هەرگیز ڕناکەم ڕناکەم. مەترسە باشم کچەکەم. ڕاوەستن ڕاوەستن نابینایەکی لاواز لێرە جێ دەهێڵن هەژارێکی وەک من بەجێ دێڵن بە پاڵپشتی و یارمەتی ئێوە ئەو پیاوانن کە لە هەر حەوت دەریاکە شەرتان کردووە لەگەڵ کاپتن فلێنت چاوەڕێکەن تکا دەکەم چاوەڕێکەن تۆ ڕادەکەن ناتوانم ڕاوەستم چی لێرە بووە؟ لێرە هەندێک چەتە هەیە گەورم ئەوەش یەکێکە لەوان نەفرەت لە گەنجی نەکەبێت نەفرەت لە گەنجی نەکەبێت گەنجینە؟ لە کوێە لە کوێە کوا نەخشەکە لە کوێە تکا دەکەم تکا دەکەم چی نەخشە گەنجینە؟ ئەتی نێرە کاتی خەڵکەکە پێمانیان وت کەچی ڕوودەدات ئەوە زۆر سام ناکە دایە دڵتەنگ مەبە بە هەموو هێزی خۆم کار دەکەم تاوەکو میوەخانەکە وەکو خۆی لێ بکەمەوە ئەوە مەڵێ کچم پیر نیم تاوەکو بهێڵم بە تەنها هەموو شتەکان بکەی بەو هیوەیەم کەوا تووشی هیچ ئازارێک نەبووبن خانمەکەم ئەوە هەموو لە چاکەی جێم بوو بەڕاستی ئەو هەر لە باوکی دەچی ئەی چۆن دایە بە بیرم هاتەوە ئا چاوەڕێکەن تکا دەکەم چاوەڕێکەن ئەم جێسکە ماسیانە کاپتن بێلی زۆر خۆش دەویستن لە هیندی چینەوە هێنابووی هەروەها ئەو دووربینە شکاوەش پەیمانم پێتدا بوو باسی قەواڵەکەم نەدرکان پاس دە پیاو لە پێناو سندوقێک مردن پاس دە پیاو لە پێناو سندوقێک مردن جیم جیم ها بڵێ پێ چۆنە لەگەڵم بچین بۆ ماڵی بەڕێز تریلیۆنی یار ئێستا بۆ ماڵی بەڕێز تریلیۆنی جەنابی دادوەر لەگەڵ بەڕێز تریلیۆنی بەیانەکەی چوونە ڕاوەماسی لەوانەیە ئێستا هات بنەوە وا باشترە بۆ خۆت پێیان بڵێ ئەوەی شەوی ڕابردوو بەسەرتاندا هات تا ئێستا ها پێ چۆنە چی دەڵێی پێیان دەڵێی بەڵێ وا دەکەم. ئەم شتە و میوانخانەکە داخە. بەڵێ. دەی با بڕۆین دەی. دەبێ هەموو شتەکان پاک بکەمەوە بیکەمە شتێکی لە ناکاو بۆ جێم کاتێ دەگەڕێتەوە. گەنجینە بە دوای قەواڵەکانی فلند کەوا بێ زۆریش قورسە مۆڵەت وەردەگرم دەبێ بڕۆم گەورم ئەیدادوار زۆر تامەزرۆی بیستنی ئەو چیرۆکەم ئا هیچی لەبارەیەوە دەزانیت ئەمە قسەی کاپتن فلندە ئەو چەتەی هەموو دەریاکانی بڕێ پاشان ئەو گەنجینەیە کە فلند کۆی کردەوە هێندەی ئەو پارەیە دەبێ کەوا دەوڵەتی ئینگلیس هەیەتی بەڵێ قوربان باشە دەڵێم ئەگەر ئەو نەخشەیە فلند ئێمە گەیاندە گەنجینەکە ئەو کاچی دەکەین ئەوە چەتەکان لەسەر ئەو نەخشەیە بە شەڕ دێن ئەوە ڕاستەکەیە کەواتە بیرۆکەکەم ڕاست بوو بەڕێز تریلۆنی تۆ ڕاست دەکەی ئەگەر ئەو نەخشەیە بوونی نەبێ ئەوە هیچ سوودێکی نییە ئەی کەواتە سوودی چییە؟ ئەوە خەونێکە هاوڕێکەم گەڕان بە دوای هەر گەنجینەیەک تەنها خەونێکە بۆمان واز لەوە بێنە تۆ ڕاست دەکەی بەڵێ ئەوە خەون نییە ها؟ ئەوە هیچ خەون نییە گەورم لای منە نەخشەکە لای منە لێرەیە تەماشاکە ئەوەتە کاپتن بێلی داوای لێکردم لە دەستی چەتەکان بیپارێزم ئەوە نەخشەکەیە. ئەوە کۆمەڵە دوورگەکەیە نەخشەی گەنجینەکەیە. ئۆۆۆۆ ئەوە نەخشەی گەنجینەکەیە نەخشەی کاپتن فلنتە گەنجینەکەم دۆزیەوە گەنجینەکەم دۆزیەوە نەخشەی گەنجینە. دوورگەی گەنجینە دوورگەی گەنجینە. ئۆۆۆ ئەی دادوەر من دەڕۆم تۆش لەگەڵم وەرە بۆ ئەوەی پاپۆڕێک بەکرێ بگرین بمانبا بۆ گەنجینەکە دەی وەرە لەگەڵم با بڕۆین. ئەوە دەرفەتی تەمەنە ئەی دادوەر دوو دڵ مەبە هەر ئێستا با بڕۆین نابێ لە دەستی خۆمانی بدەین دەی با بڕۆین بڕۆ وەستاوی خێراکە دەی. بەڵام بەڕێز تریلۆنی. ئەوە خەونی هەموو پیاوێکە. دەی با هەموومان ئەو خەونە بەجێ بێنین. منداڵەکان ناچێ جەنابی دادوەر با کارەکەم بە باشی دەوە بکەین ئەی من ئەی من چی بکەم گەورم بەڵێ بەڵێ کاتەکە درەنگ بووە بۆ ناچی بخەوی هەی منداڵی لاسەر برۆژنەکە لەسەرەوەیە ئەی خوایە جان ئەوە چیە بەڕێز تریلۆنە زۆر شڵەژاوە بۆ ئەو کارە بەڵام تەنها من قەواڵەکانم هەیە دوورگەی گەنجینە من بۆ لا دێم هەر چۆنێک بێ من بۆ لا دێم